کاتێ کە پێغەمبەر قسەیەکی بە پەنامەکی بۆ یەکێ لە حەرەمەکانی گێڕایەوە، چاکە ئەو حەرەمەی پێغەمبەر قسەکەی پێغەمبەری کە بۆ ئەوی کردبوو گێڕایەوە بۆ کەسانێکی تر و خوایش پێغەمبەری ئاگەدار کرد کەوا ئەو حەرەمەی قسەکەی ئەوی کە بە پەنامەکی بۆ گێڕابووەوە بۆ کەسانێکی تر گێڕاوەتەوە و پێغەمبەریش هەندێ لەو قسە گێڕراوانەی دیسانەوە بۆ حەرەمەکەی گێڕایەوە و هەندێکیانی بۆ نەگێڕایەوە حەرەمەکەی پێی وت کێ خەبەری دایتێ من قسەکانتم گێڕاوەتەوە کە بۆت کردبووم پێغەمبەریش وتی خوا ئاگەداری کردم کە هەموو شتێ ئەزانێ و لە هەموو شتێ خەبەردارە. ان تتوبا الی اللە فقد صغت قلوبکما. جا لەسەر ئەم ڕووداوە کە سەرەتاکەی وابووە، پێغەمبەر شتێکی بۆ حەفسەی حەرەمی گێڕاوەتەوە و ئەویش چووبوو بۆ عائیشەی گێڕابۆوە، خوا ڕووی قسە ئەکاتە ئەو دوو حەرەمەی پێغەمبەر و پێیان ئەفەرمێ، ئەگەر ئێوە پەشیمان ئەبنەوە لەوەی کردووتانە و تەوبە ئەکەن لای خوا، ئەوە چاکە و سوودی هەیە بۆتان، چونکە دڵتان لای داوە لە حەق و کارێکتان کردووە کە پێویستی بە تۆبەلێکردن بێ. خۆ ئەگەر پشت یەکیش ئەگرن لە دژی پێغەمبەر ئەوە ئەو هیچ زیانێکی پێ ناگا و خوا دۆستی ئەوە و جوبرەئیل و باشانی ناو خاوەن باوەڕەکان و لەمانەیش بەولاوە فریشتەکانی خوایش پشتیوانینی. عسى ربه إن طلقكن أن يبدله أزواجا طیبات و ابکارا. زۆر نزیکە ئەگەر پێغەمبەر دەستبەرداری ئێوە ببێ و تەڵاقتان بدا خوا لە جیاتی ئێوە ژنی لە ئێوە چاکتری بداتێ، ژنانی موسڵمانی خاوەن باوەڕی نوێژ و تاعەتکەری تەوبە لە گوناهکەری خواپەرستی ڕۆژووگر لە بێوەژن و لە کچ. إنك على كل شيء قدير ئەی کەسانێک کە ئیمانتان هێناوە بگەڕێنەوە بۆ لای خوا و تۆببەیەکی خاوێن و بێ گەرد بکەن بەڵکو خوای خۆتان لە کردەوە خراپەکانتان ببورێ و بتانخاتە بەهەشتی واوە کە جۆگە و ئاوی بە بنا ئەڕوا لەو ڕۆژەدا کە خوا پێغەمبەر و خاوەن باوەڕەکانی تەکی ڕیسوا ناکا و حاڵیان وایە ڕووناکییان لە بەردەمیان و لای ڕاستیانەوە ئەڕوا و ئەڵێن، خوایە ئەم ڕووناکییەمان بۆ تەواو بکە و تا هەین ببێ و لێمان خۆش بە، تۆ توانای هەموو شتێکت هەیە. خوا نموونەی هێناوەتەوە بۆ ئەوانەی کافر بوون، ژنەکەی نوح و ژنەکەی لوطی کردووە بە نموونە، ئەم دوو ئافرەتە لە ژێر نیکاحی دوو بەندەی پیاو چاکی ئێمەدا بوون کەچی خیانەتیان لەگەڵ کردن بەناو لەسەر ئایینی مێردەکانیان بوون و لە ڕاستیدا لەگەڵ کافرەکانی دوژمنی مێردەکانیان بوون بۆیە مێردەکانیان نەیانتوانی هیچ سوودێکیان لە ڕاستی خوادا بگەیەننێ و پێیان وترا بچنە ناو ئاگری دۆزەخ لەگەڵ ئەو کافرانەی تێیەچن. ونجنی من القوم الظالمین خوا نموونەیشی هێناوەتەوە بۆ ئەوانەی ئیمانیان هێناوە، ژنەکەی فیرعەونی کردووە بە نموونە، ئەوە بووتی، خوایە خانوویەکم لای خۆت لە بەهەشتا بۆ بینا بکە و لە فیرعەون و کار و کردەوەی فیرعەون و لە خێڵی ستەمکارانم ڕزگار بکە. هەروەها مەریەمی کچی عیمڕانیش کە فەرجی خۆی پاراست و ئێمەیش لە ڕێگای فریشتەی خۆمانەوە فوومان پیا کرد و ئەویش باوەڕی بە وشەکانی خوا کرد کە عیسا لە نێوان ڕانەکانیەوە، واتە ڕانەکانی دایکی، پێی وت بە خەڵکیان بڵێ و بەو کتێبانەی کە خوا ناردبوونیە خوارەوە بۆ سەر پێغەمبەران و لە خواپەرستان بوو. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس. مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا. خولاسەی تەفسیری نامی.